بەشی دەیەم هونەری ئیسلامی پێشەکی لە دوورگەی عرب یان نمچە دوورگەی عربستان لە هەزاری حوتەم و شەشەمی پێشداین پاشماوەی بەدینی دێرین و میانبردینی جۆراوجۆر بەدەستهاتووە، لەگەڵ ئەوەی کە ناوچەی سەخت و وشکی بیابانی ئەو خاکە توانای توێژینەوەی هەتا ئێستا سنووردار و هەندێ جاریش وەستاندووە، بەڵام دیسان لە هەندێ ناوچەی دوورکەوتووی خاکی عەرەبستاندا توێژینەوەی کەوناری گرنگ کراوە. کە ناوەندی گەورەی بریتییە لە بەشی خۆرهەڵاتی ناوچەی نیمچەدوورگەی قەتەر. بەشی ناوەند لە ناوچەی وشک و لماوی رەبع ئەلخالی و دۆڵەکانی باکووری هەتا ختە نەجد، بەشی باشوور و نیمچە دورگە لە ظفار بەرەو خۆرهەڵات، ناوچەی عەدەن و یەمەن لە باشووری خۆرئاوا و بەشی باکووری خۆرئاوا لە تیماح لە باکووری مەککە هەتا ئەردەن و کەنەداوی عەقەبە. ئەو ئاسەوارە گەورانەی کە لەو ناوەندەی دا باس کران بە دەست هاتوون بریتین لە، ئامێری دارشکێن و ئامێری کونکردن لە بەردی یەشیم، جۆرە بەتێکی تایبەتی سەوز و زەردباوە لە باکووری یەمەن، کەلوپەلی بەردی ئاگرکردنەوە لە نەجد، تەوری دەستی لە بەردی یەشیم لە بەشی خۆرهەڵات، هەروا پاشماوەی تر لە هەمان ناوچەی قەتەر و بەتایبەت لە دوورگەی بەحرەین. کە نیشانەی سەقام و پەیوەندی نێوان دانیشتوانی ئەو ناوچەیە لەگەڵ هیندستان لە چەرخی بەردینی نوێدا دیسان بوونی تەوری دەست لە کەناری باشووری نیمچەدورگەی زفار هەروەها هەڵکۆڵینی گابەردەکانی پەیوەست بە قۆناخی بەردینی نوێ لە ئەردەن و عمان لە گیاندارانی وەک گاو پشیلەی کێوی مارمێلکە و وشتر مێش لە هەمویان زیاتر بزنەکەوی بەشێتی بەڵگی بەردەست لە نزیکەی سێ هەژە ساڵ پێش زین خاک خەڵکی سامی زمان لە سەتاسەری دورگەی عرب تا ناوچەی باشووری ئەردەنی ئەمڕۆ ژیاون لە هەزارەی دووەمی پێش زایین گۆرانکاریکی گەورە لەو ناوچەیەدا بەدیهات. کە یەکێکیان ماڵی کردنی ووشتر بوو، ئەوی تریان دۆزینەوەی نووسینی ئەلف بێ عەرەبییە کە زانراوە لە هەزارەی دووەمی پێش زایین عەرەبەکان ووشتریان بۆ بارکردن نی کندر کە تیرەیەکی ووشکی گیاییە بۆ دەرمان بەکاردێت کاتەی سووتان بۆنێکی خۆشی هەیە بابەتی بۆنخۆشی لە جادە بخور، هەتا کەنارەکانی دەریای ناوەڕاست بە تایبەتی وڵاتی میسڕ کە زۆری داواکاری کندری یەمەن و باشوری عەرەبستان بوون بەکاردەهێنرا و گۆشت و شیر و خوریەکەیان بەکاردێنا. کۆنترین دەقی مێژوویی کە لەوێدا لەم نەتەوە عەرەب یاد کراوە نوسراوێکی ئاشوریە کە ڕۆژگاری شەرمەنسەری سێهەم، هەشت سەد و پەنجا و نۆ تا هەشت سەد و بیست و چوار ی پێش زایین، بەجێماوە. لە تەلمود دا کە کۆمەڵێک نووسراوی شەریعەتی وتراوەی بەنی ئیسرائیل، هەروەها لە تەوڕات دا کە ناوی پێنج پەڕتووکی یەکەمی شەریعەتی حەزرەتی مووسایە، ناوی دوورگەی عەرەب و نەتەوەی عەرەب هاتووە. ئەو دەوڵتە گەورانەی کە لە ڕۆژگاری دێرین دا لە عەرەبستان دروست ببوون، بۆ دوو دەستەی باکووری وەک تدمیر، نبطیان و. خزانیان، باشووری وەک مەعین، قتبان، سەبا و حەضرمەوت دابەش بوون. بە پێی دۆزینەوەی نووسراوەکان و توێژینەوەی زانایان لەم سەد ساڵەی دواییدا، یەکێک لە کۆنترین دەوڵەتەکانی باشوور مەعین بووە کە لە نزیکەی هەزار و سێ سەد تا شەش سەدی پێش زایین بەردەوام بووە و ناوبانگی دەرکردووە ئەوی تریان دەوڵەتی قتبان بووە ئەو دوو دەوڵەتە بەدەستی دەوڵەتی سەبا لەناوچوون دیسان بەپێی زۆبەی نووسراوەکان بەگشتی بەبێ دیاریکردنی ساڵ کە دەربارەی دەوڵەتی سەبا بەدەزاتوە دەوڵەتی سەبا ناوی خۆی لە نازناوی تەعرەب ئبن قەحتان وەرگرتووە کە پیاوچاکی گەورەی زۆر لە شێخەکانی هۆزەکانی باشوور بووە لە شاری سەبا بەنداوی مارب یان دروست کردووە لە سەدەی دێمی پێشداین ئەو دەوڵەتە بە فەماڕەوای شازادا سەبا گەیشتە ئەو پەڕی دەسەڵات و توانای خۆی گرنگترین دەوڵەتی پێگاتوو لە باکووری دورگە عرب کە هەتا خاکی سووریا فراون بوو تەدمەر یان پەلمیر بوو کە ناوی لەسەر تابلۆی ئەکەدی پەیوەست بە سەدەی نۆزدەهەمی پێش زایین ئەویتریان دەوڵتی نبتاپ کە لە سەدەی حوتەمی پێش زاییندا دەسەڵاتی هەبوو و ناوچێکی گەورە لە باشوری باشووری فەڵستین هەتا کەناری دەریای سووریا خستۆتە ژێر فەماڕەوایی خۆیەوە گرنگترین دەوڵەتی پێکاتوو لە باکووری دوورگەی عەرەب کە تا خاکی سووریا فراون بوو، تەدمەر یان پالمیر بوو، کە ناوی لەسەر تابلۆی ئەکەدی پەیوەست بە سەدەی نۆزدەمی پێش زایین، ئەوی تریان دەوڵەتی نبطات کە لە سەدەی حەوتەمی پێش زاییندا دەسەڵاتی هەبووە و ناوچەیەکی گەورە لە باشووری فەڵەستین هەتا کەناری دەریای سووریا خستۆتە ژێر فەرمانڕەوایی خۆیانەوە. مێژووی نەتەوەی عەرەب لە ناوەڕاستی سەدەی نۆمی پێش زایینەوە بە تەواوەتی دیاریکراو دەبێت و، پێش ئەو مێژوە زۆبەی باسەکان لە قۆناغی دوو دڵی و شاراوەدا مانەوە لە دەوڵەتانی پێش ئیسلام عربستانیش ناوی لە پاشاکانی لخمی دێتە بەرباس کە قەڵەمڕەوییان بەشێک لە باکووری خۆرهڵاتی نیمچە دوورگە بووە و بەردەوامی دەوڵەتەکەیان لە کۆتایی سەدەی سێمی پێزین هەتا کۆتای سەدەی شەشەمی زینی بووە پاشایانی کۆتایی ئەو زنجیرەیە سەر بە ساسانیەکان بوون و دەوڵەتی ساسانیی بە یارمەتی ئەوان لە زیانی تاڵانکاریەکانی هۆزە کۆچەریەکانی عەرەب پارێزراو بوو. جێی گومان نیە کە لە عەرەبستان نێوانی هۆزە کۆچەریە بیابانیەکان و خەڵکی شارنشین جیاوازیەکی زۆری هەیە دیارە کۆچەریا چادرنشینەکانی عەرەب نەیانتوانیوە ببنە خاوەنی هونەری یان فەرهەنگێک کە جێی باسکردن بووبێت بەڵام لە باردۆخی شارنشینیدا ئەو پێشکەوتنانەی بەتایبەت لە دەوڵەتی باشی باشووری خۆرئاوا نیچەدورگەی بەدی هات شارستانتی نەتەوەیەتی و شایانی سەرنج پێی گرت کە لە جیهاندا زۆر جێکی بەراوردە لەگەڵ شارستانەتەکانی میسر و بابل و یۆنان و ئێراندا بە درێژایی ڕۆژگاریش کاریگەری هەریەکە لەوانەی قبول کردووە هەڵە نییە ئەگەر بڵێن کە بێجگە لە کۆچەریانی بیابانی و شارنشینەکان چەند خێڵێکی عربیش لە سەرتاسەری خاکی عربستان بڵاو ببوونەوە لە مەرگەکان یا کەناری سەرچاوە ئاوییە بەردەوامەکاندا نیشتەجێ بوون و بە قۆناغی پێشکەوتنی زیاتریان لە کشتوکاڵ و ئاژەڵداری و گۆزەران و کۆمەڵایەتیدا بەدەستهێناوە. دانیشتوانی عەرەبستان بە شێوەیەکی گشتی گەرچی خۆیان بە پێکاتی نەژادێک یان یەک میللەت دانانێن بەڵام هەموویان بە زمانی عەرەبی لەگەڵ هەندێ جیاوازی قسە دەکەن. مێژوونووسانی ئیسلامی بە پەیڕەوی لە زانایانی ڕەگەزی عەرەب هەموو هۆزەکانی عەرەبیان بۆ دوو دەستەی گەورە واتە باشووری یان هۆزەکانی قەحتان یەمەنی و باکوورییەکان یان هۆزەکانی عەدنان دابەش بوون. لەناو دانیشتوانی نیمچە دوورگەی عەرەبیدا پەرستنی بوونەوەری وەک فریشتە و جنۆکە و دێو، هەروەها پەرستنی بوونەوەری ئاسمانی و نەژادی خێزانی و بت ئاسایی بوو. زۆر لە هۆزەکانی گیانداری وەک سەگ، ئەژدیها، کیسەڵ، ورگ، تیمساحگا و هاوشێوەکانیان بتی تایبەت بە خۆیان هەبوو، ناوی ئەو گیاندارانەیان لەسەر هۆز یان سەرانی هۆزەکانی خۆیان دەنا. بتەکانیان لە دار و زێڕ و زیو یان لە بەرد دروست دەکرد، گەرچی بە وتەی هەندێ مێژوونووسانی ئیسلامی، نەتەوەی عەرەب لە ژێر سایەی ڕابەری حەزرەتی ئیبراهیمدا یەکتاپەرست بوون، بەڵام ڕاستیەکەی ئەوەیە کە لە دوای ماوەیەک دووبارە گەڕانەوە بۆ هاوبەشی پەیداکردن بۆ یەکتاپەرستی خودا. زانایانی ئاینی لەو بڕوایەدان کە عەرەبی دواکەوتوو و جاهیل لە کاتی پەرستنی ڕەچە و نەژادی خۆیاندا مەڕاسیمی زۆر گەورەیان سازدەکرد لە پرسەی مردووەکانیاندا قژی سەریان دەتاشی، جەستەیان بریندار دەکرد و لەسەر گۆڕی مردوو ژوورێکیان دروست دەکرد. هەروەها لەناو خەڵکی هۆزەکانی عەرەب نەژادی سامیدا ڕەچەڵەکی هەر کەسێکی ڕەسەن بە گەورێت دادەنرا. ڕەچاوکردنی خزمایەتی یان هەڵخوێنی گرینگییەکی زۆری هەبوو. وەک ئەوەی کە پێشتر ئاماژە کراوە لە نێوان فەرهەنگ و هونەری خەڵکی کۆچەر و شارنشینی خاکی عەرەبستاندا جیاوازیەکی زۆر هەبووە لە ڕووی چۆنێتی و چەندایەتیەوە ئەمەش لە ڕوونکردنەوەی باسەکەدا بە کورتی زیاد دەکرێت کە ئەگەر خێڵ و هۆزەکانی کۆچەری و چادرنشین لە باردۆخی ژیانی خۆیاندا خاوەنی پێشینە و شێوازێک لە هونەرە بنەڕەتیەکان نەبوبون و تەنیا خەریکی دروستکردنی بت بوبن لە دار و بەرد و زێڕ ڕستن و چنینی حەسیر و ئامادەکاری ئاودێری و کەلوپەلی پێداویستی بە چەرم بەکارهێنانی نەخشی جوانکاری و دور لە شێوە و گروپی بونەوەران و دانیشتوانی بۆنددەکانی شارستانی کە لە پێش سەرەتای هێزاری یەکەمی پێش زایین لە سەدەکانی دوای ئەویش لە چەند بەشێکی باکوور و باشوور خۆرهەڵاتی نیمچە دوورگەدا پێک هات لە هونەرەکانی بیناسازی و پەیکەرتاشی و نەخشی بەرجەستەکاری هەروا لە کانزاکاری و گۆزەگاری و جۆرەکانی وێنەکانی ڕووخسار و جوانکاریدا پێشکەوتنی بەرچاویان بەدەست هێنا و هونەری نەتەوەیی نایابیان لە هونەری نەتەوەکانی دراوسی خۆیان بەدی هێنا. باسکردنی گەورەترین ئەو پاشماوانە زۆر بە کورتی دەخەینە بەرچاو. لە شاری مەئاریب مەڵبەندی گەورەی دەوڵەتی سەبەء کە کەوتووەتە نزیک بەنداوی مەئاریب کە خۆی لە سەرەتای هەزاری یەکەمی پێش زایین شاکاری بیناسازیی تەکنیکی و ئەندازیاریی بووەوە بۆ ئاودێری بووەتە جێی سەرسوڕمانی شارەزایان و توێژەرانی ئەمڕۆ پاشماوەی پەرستگایەکی گەورەی شێوە هێلکەیی بەشەکانی باشووری عەرەبستان پارچەی جوانکاری مەحراب و بەرتاشین پەیکەرەکانی مەڕمەڕی گا کەلوپەلی گا دروستکرا و بە کانزا پەیکەری بچووک ئەندام لەگەڵ لەگەڵی سوور وێنەکانی کەسانی کۆچکردوی هەڵکۆڕا و لەسەر بەردی مەزارەکانیان زیاتر لەوانە پەیکەری بچووک ئەندامی کانزایی بە بەرزی 95 سانتیم بە پێستی پڵنگ لەسەر شان و پشتێنی سەدەی حەوتەمی پێش زایین کە ڕیشەی هونەری عەرەبستانی باشووری وەرگیراو لە نفووسی یۆنانی یان بێگانە بە باشی دەدەکەوێت هەموو ئەو زارا و پاشماوە مێژووی و هونەریانەی لە تیما دۆزراوەتەوە کە کۆوتتە باکووری خۆرئاوای عربستان و پەیوەستە بە سەدەکانی هەشتەم و حوتەمی پێرزایین هەروەها توێژینەوەی شاری پتر تبتر لە ناوچەی باکووری خۆرئاوای نیمسەدورگا بەردی مەزاری هەڵکۆڕا و بەدەساتوە دیسان لە عادەن باشووری یەمەن پەیکەری پاشایانی پێوەست بە میانەی هەزاری یەکەمی پێرزایین لە هەمان ناوچەی شارستانێتی باشوور نووسراوێکی بەرجەستە نووسینی عەرەبی لە سەر بەرد لەوانەیە پەیوەست بێ بە سەدەی دووەمی پێش زایین بە دەست هاتووە لە بەشی خۆرهەڵاتی عەرەبستان پاشماوەی مێژوویی کە جێی باس بێ هەتا ئێدا بە دەست نەهاتووە لە پایتەختی حەجەرمەوت شارستانێتی گەورەی باشووری عەرەبستان چەند پارچەیەکی کانزایی لوڕستان دۆزراوەتەوە کە پەیوەستە بە سەدەی شەشەمی پێش زایین، هەتا نیشانەیەک لە بوونی پەیوەندی بازرگانی نێوان ئێران و حەجەر مەوتە. لە مەڵبەندی شارستانیەتی باشووری خۆرئاوای عەرەبستان بیناسازی بە تایبەتی پێشکەوتنی بەرچاوی هەبووە، بە شێوەیەک کە هونەری پیکەتاشی بۆ ماوەیەکی زۆر فەرامۆش کرا. لە باشووری گۆزەگەلی و خشڵسازی ڕەونەقی وەرگرت وەک ئەوەی کە ئاماژە کراوە بە ئاکام گەیشتووەکانی عەرەبی باشوور لە دروستکردنی بیناکان و هێڵی بەرگری و بەنداوی ئاودێری جادە و کاری کشتوکاڵی توێژەرانی ئەمڕۆ دەخاتە سەرسوڕمانەوە هەروە لە تایبەتمەندەکانی شێوەی هونەری تایبەتی باشووری عربستان کە کاریگەری هونەری بێگانەوە بە تایبەت یۆنانیەکان هەتا ڕادێک بە دوور بوو بە یەکسانی و بەراودکردنێکی تەواو پارێزراوە ئەوە هەمان ئەو دوو تایبەمەندیەیە کە لە نووسراوی دۆزراوەتە سەرنجی شارزانی ڕاکێشاوە هەندێ لەوانەش سەر ئەوە دانراوە کە نووسینی عەرەبی بۆ جواننووسی و تابلۆنووسین بە لەبارترین نووسین دادەنرێت. دەرکەوتنی ئیسلام و هونەری ئیسلامی کۆچکردنی حەزرەتی محەممەد درودی خوای لەسەر بێ لە مەککەوە بۆ مەدینە بە سەرەتای مێژووی موسڵمانان دیاری کرا ئەوە هاوکات بوو لەگەڵ ساڵی شەست و بیست و دووی پاش لەدایکبوونی مەسیح. لە دوای کۆچی پێغەمبەری ئیسلام درودی خوای لەسەر بێ لە ساڵی یانزەی کۆچیدا قەتەری خەلیفەکانی ڕاشیدەین یان چوار خەلیفەکە ئەبوبەکر عومەر عوسمان عەلی بە جێنشینی پێغەمبەر درودی خوای لەسەر بێ لە ناوەندی مەدینە ڕابەری ئوممەتی موسڵمانیان گرتە دەست. حەزرەتی عەلی بە قبوڵکردنی پلەی خەلافەت لە سی و شەشی کۆچی مانگی کوفەیی کردە پایتەختی خۆی بە وەسێتی حەزرەتی عەلی لە ساڵی چلی کۆچیدا خەلافەت درا بە مەعاویە کە لە ناوەوەی کە لە نەوەی ئامۆزای حەزرەتی پێخەمبەر دروودی خوا لەسەر بێ بووە و پایتەختی خۆی گوێزایەوە بۆ دیمەشق لە شام جێنشینانی معاویە بە ناوی خەلیفەکانی ئومەوی بەنی ئومەویە لە ساڵی لە چواردە تا سڵسی دوی کۆچی میلادی لە پلەی خەلافەتدا مایەوە لەوە بەدواوە خەلافەت کۆتە دەست عباسیەکان بەغدادیان کردە پایتەختی خۆیان و تا ساڵی 1656 کۆچی بەردەوام بوو لەو ساڵەدا بە نابووت کردنی المستعصم باللە فەرمانی هۆلاکۆ خان کاروباری خەلافەت تەواو بوو وشەی ئیسلام لە قورئانی پیرۆزدا بە واتای ڕەهای دینی خودایە هەروە بە تابێت بە واتای دینی بە واتای دینی حەزرەتی محەممەد درودی خوای لەسە بێ هاتووە لە بنەمای زمانەوانیدا بە واتای گوێڕایەڵی بوون و ڕازی بوونە بە فەرمانەکانی خودا لە ماوەی بیست و سێ ساڵ دوای هەڵبژاردنی پێغەمبەر بە درێژایی ژیانی حەزرەتی محەممەد دروودی خوای لەسەر بێ ئەم دینە لە سەرتاسەری دوورگەی عەرەبدا بڵاو بووەوە لە دوای کۆچی دوایی پێغەمبەری خودا بە هەوڵی خەلیفەکانی ڕاشیدین و لەگەڵ سەرکەوتنە بەردەوامەکانی جیهادگەرانی موسڵمان لە ماوەی کورتدا ئایینی ئیسلام لە ئیسپانیا و ئەفەریقا و میسڕ و سووریا و نێوان دوزێ و ئێران هەتا هیندستان و چین و هەندێ ناوچەکانی تری خۆرهەڵاتی دوورو خستە ژێر حکوومەتی یەکپارچەی ئیسلامەوە لەبەر ئەوەی لە پێش تێپەڕبوونی نەتەوەی عەرەب کە لە سەدەی حەوتەمی زایینی بە باوەڕهێنانی یەکگرتووی خۆیان دەوڵەتی فراوانی ئیسلامیان دامەزراند بە شێوەیەکی گشتی چادرنشین و کۆچەری بوون و بێجگە لە هەندێ ناوەندی شارستانی کە لە کۆتایی هەزارەی دووهەمی پێش زایین بە دواوە لە دەوڵتی باکووری وەک تەتڤر، نەبتی و خزانی، هەروەها دەوڵتەکانی باشووری نیمچە دوورگە وەک سەبا، قتیان و حەزرمەوت پێک هاتن و بوونە خاوەنی شارستانێت و هونەری کە بووە جێی بەراوردکردن لەگەڵ شارستانێتەکانی نێوان دووزێ. خاوەنی پێشینە و شێوازێک لە بیناسازیی هونەرەکانی تری بنەڕەت نەبوون، بەڵکو هونەریشیان سنووردار بوو بە ڕستن و چنین و چنینی حەسیر و دروستکردنی بتەکانی هۆزایەتی لە گرووپێکی گیانەوەری پەسەندکراوی پەرستنی هەر هۆزێک وەک گا، کیسڵ، و تیمساح و هاوشێوەکانیان بە دار و بەرد، هەندێجار زێڕ و زیو، هەندێ لە هونەرەکانی دەستی، بە نەخشی جوانکاری بەدوور لە شێوەکانی بابەتی سروشتی. لە سەرەتای پێکهاتنی کۆمەڵگەی ئیسلامی، شوێنی نوێژکردن بریتی بوو لە حەوشەیەکی سادەی سنووردار بە دیوار لە حەسیر، بەڵام یەکەمین شوێنی نوێژکردنی ئاسایی بە مەودای پتەوی بەکارهێنراو لەو ڕۆژگارەدا، کەمترین پاشماوەی لە پاش بەجێ ماوە بەڵام ماوەیەک لە برەوی ئیسلام تێنەپەڕی بوو کە جوانکاریی جۆراوجۆری ئیسلامی دیاریکراو لە شوێنی خۆیدا شوێنیان بووەوە بە شێوازێکی ڕێژەیی نەگۆڕ لە هەر ناوچە و شوێنێک لەو جیهانە فراوانەدا کە باوەڕیان بە یەکگرتووی ئیسلام هێنابوو بەردەوامیان بە شێوازی خۆیاندا لە قۆناغی خەلافەتی ئومەویەکاندا پێویستی ئەنجامدانی نوێژی بە کۆمەڵ شوێنی گشت دینی مزگەوتی دروست کرد بینای مزگەوت لەسەر بنەمای نەخشەیەکی شێوە لاکێشا دروست دەکرا بریتی بوو لە حەوشەیەکی فراوان حەوزێکی ئاو لە ناوەڕاستیدا و لە هەر چوار لاوە سنوردار بوو بە تاق و هەیوان لە کۆتایی بەشی خوارەوی حەوشە شوێنی نوێژکردن یان شوێنی مانەوەی شەوانی مزگەوت کە بۆ میحراب و دانیشتن لە بەردەمیدا بەرەو قیبلە کۆتایی دێت. بنمیچ و سەربانی مزگەوت لەو قۆناخی بیناسازییەدا تەختە بوو. لە بیناکەوە یەک یان چەند منارەیەک بەرەو ئاسمان بەرز دەکرایەوە هەروەک ئەوەی لە مزگەوتی گەورەی دیمەشق، ناسراو بە مزگەوتی گەورەی ئومەوی یان بڵێین یەکەمین نمونەی بیناسازی ئیسلامی لە دوای قوبەت سەخرە بە تالەی موقەدەس ئەوە دەرئەکەوێت لە چوارچێوەی ئەوەی لەو بینایدا کاریگەری بیناسازی و جێدەستی و مۆزایککەرانی بێزەنتینی بە ئاشکرا دیارە بیناسازی شاری خانەدانەکان ئومەویەکان بە لێکۆڵینەوەی پاشماوە بە جێما و لە کۆشکەکانی بیابانی کەش و هەوای گونجاو کۆشی ئەلحیر و مشتی کۆشکی عمرە ئەوە دەردەکەوێت کە لە هەندێ لەوانە نەخشەکانی سەر دیوار بە وێنەی جوانکارییان نیشانەی میراتەکانی هونەری شێوە یۆنانی و ساسانییە کە گەشتووەتە ئومەوییەکان لەو کاتەوەی کە هەندی ئیسلامی دروستکردنی وێنەی گیاندارانیان قەدەغە کردبوو نەخشەسازیی موسڵمان بە دروستکردنی جوانکاریی سەرقاڵ بوون کە بنەمای سەرەکیی هێڵی ئەندازەیی و نەخشی ئیتیزاعی بوو، ئەوەندەی نەخایاند کە لە هەر شوێنێک شێوازێکی بیناسازی و جوانکاریی تایبەت ئەو شوێنە وەک ئێرانی، شامی، بێزەنتینی لە سووریا، قیبتی لە میسر بەدی هات. لە بیناسازیی ئیسلامیدا لە دوای جێبەجێکردنی پێکەوە گرێدانی هەیکەلی بینا، سەرنجی سەرەکی جوانکاری ڕووی بیناکە بوو، هەر هەمان لایەنە بە پرشنگداریی جۆراوجۆری بیناسازیی ئیسلامی لە هەموو شوێنە جیاجیاکان یەکگرتوویی پێ دەبەخشرێت. ئەو بینا گرنگانەی کە لە سەدەی یەکەمی کۆچی حەوتەمی زایینی دروست کراون بریتین لە مزگەوتی عەمرو عاس لە قاهیرە، مزگەوتی قەیرەوان لە تونس، قوبە ئەلسەخرە لە بەیت المەقدەس، لە سەدەی دووەمی کۆچی ڕووکەشکردنی ڕووی بنا بە گەچکاری ناسک و کاشی ڕەنگاوڕەنگ لە سەتاسەری جیهانی ئیسلامیدا بەکارهێنرا. مزگەوتی ئومەوی لە دیمەشق یەکێکە لە بینا گەورەکانی مزگەوت لە جیهاندا، واتە مزگەوتی قورتوبە، لە ئیسپانیا، لە سەرەتای خەلافەتی ئومەوییەکان لە ئەندەلوس، نیوەی دووەمی سەدەی دووەمی کۆچی، دەست پێکرا. لە سەدەی خەلافەتی فاتمیدا هونەر لە میسر گەیشتە گەشەکردنی تەواو. لە سەدەی پێنجەمی کۆچی دروستکردنی گومەز بە شێوەی ئێرانی لەوێدا بەکارهێنرا. هاوکات لەگەڵ بینای مزگەوت کاشیکاری و بنمیچی نەخشدار بە گەچ، هیلال و ستوونی جوان و ڕەنگین نموونەی کاری بەرز و پێگەیشتووە لە شێوەی بیناسازی و هونەری ئیسلامی لە ئیسپانیا ناوەڕاستی سەدەی حوتم تا ناوەڕاستی سەدەی هەشتەمی کۆچی دەسەڵاتی عربەکان لەسەر ئیسپانیا لە کۆتایی سەدەی نۆیمی کۆچی مانگی کۆتایی سەدەی پانزەهەمی زینی کۆتایی هات بەڵام کاریگەری هونەری ئیسلام لە وڵاتە دامایەوە باسکردنی ئەوە لە کۆتایی ئەم بەشەدایە لە قۆناخی خەلافەتی عەباسیدا پایتەخت گوێزرایەوە بۆ بەغدا و کاریگەری هونەری بیناسازی ئێرانی یان بڵین ساسانی زاڵ بوو ئێستا خشت بە ئەندازێکی زۆر لە دروستکردنی پایی خشت و پلیکانەکان و تاق و گومەزدا بەکاردەبرا هەروەها دەرگای هیلالی و تاقی ڕووکەشی دەرەوە و لانکەی گومەز و هەیوانی ئەشکانی شوێنی بەرزتر لە ڕووبەری زەوییە بۆ ناو زەویی بینای سەرداپۆشراو کە سێ لاوە گیراوە، لە لای پێشەوە بە تاقی بەرز ڕووە و حەوشەی ناوە کراوەیە. بنەمای هەیکەلبەندیی بیناسازییان پێک دەهێنا. هەروەها لەگەڵ بوونی حەرامکردنی دینی، بیناسازیی مردووان بە دروستکردنی بینای شکۆمەند لەسەر مەزار بەکار برا. لە ڕاستیدا ئێران لە یەکەمین سەدەی کۆچیدا حوتەمی زەینی میراتی هونەری سەربەخۆی بۆ جیهانی ئیسلامی پیشاندا شێوەی دروستکردنی تاقی سێ کوندار و قومەزی زەربی خشت هەروەها بەکاربردنی کاشی ڕەنگاوڕەنگ بۆ جوانکاری ڕوەکانی بینا شێوەی ئێرانی بوو لەو بینایانەی کە بەتابێت لەسەر دەستی بیناسازی ئێرانیدا نەخشیان داڕژرا و قوتابخانە بوو بریتی بوو لە دیواری سەرکی و بازنەیی چەندین حوجرەی دروستکردنی بە هیوانەوە بۆ قوتابی و لە دوو لای بەرامبەر دیوار و دوو تەلاری گەورە یان گومەزێکی شێوە پیازی لە سەر ڕووی تەلارەکەی گەورەتر قوتابخانەی چوارباخی ئەسفەهان دروستکردنی چەندین قوتابخانەی فراوان لە سەروو سەدەی حەوتەمی تا سەدەی نۆیەم می کۆچی میلادی دروشایەوە و برەوی هەبوو. لە سەدەی نۆیەم بەدواوە شوێنی خەڵوەتی شەوانی سادە و ستونداری مزگەوت جێی خۆیان دابوو و تەلارانەیە فەزای چوارگۆشە فراوان و گومەزی قوڵ ڵوکراو و بەرز لە دەرەوە و لە ناوە بە چەندین جۆری کاشی نەخشدار و بریقەداری جوانکاری و جەلایی دەڕازانەوە مزگەوتی کەبوودی تەروێز 870 کۆچی میلادی و مزگەوتی شای ئەسفەهان سەدەی دوانزەی کۆچی نمونەی درەوشانەوەن لەو بینایانە شێوەکانی بیناسازی و هونەری ئێران لە بیناسازی ئیسلامی هندستاندا کاریگەری زۆری هەبوو لەسەر ڕیشی بیناسازی میلی ئەو سامانە کاریگەری ئاشکرای بەجێهێشت سەرڕای ئەوە لە بیناسازی ئیسلامی هنددا بەردی مەڕمەڕی سپی بە زۆری بەکار برا و بە مۆزایک کاری ڕەنگاوڕەنگ لە پارچەی بچووکی بەرد جوانکارییەکی ڕەنگاوڕووی بنا دەکرا کە بینای ناسراوی تاج محل لە شاری ئاگرا لە سەو چواری کۆچی نمونەی بەرز و شکۆمەندیە. بە شێوەیەکی گشتی تایبەتمەندیە گەورەکانی بیناسازی ئیسلامی لە ئیسپانیاوە هەتا هیندستان دەبێت تاقی جوانکاری و کەوانە و تاقی لانکەی و گومەز و منارە و شوێنی بانگدان و میحراب ناوببرێ هەروا لە ڕەگەزە سەرەکییەکانی تر کە لە جوانکاری و بیناسازی ئیسلامیدا بەکارهێنراوە دەبێت گەچبڕی و کاشیکاری بریقەدار و نەخشی گەچبڕی و بنمیچ و جامخانەسازی و تابلۆنووسی بە چەند جۆری جواننووسی نەسخ، ثلث، و ڕێحانی و ڕوقعە و کوفی نووسینی هێڵەکانی بیناسازی بە درێژکردنەوە و گۆشەی وشەکان بە شێوەی جوان و جێگیر ناوببرێ بەڵام ئەو بینایانەی کە نیشانەی شێوەکانی بیناسازی ئیسلامین بریتین لە مزگەوت محراب گۆڕستان مەڕقەد قوتابخانەی دینی کاروانسەرا بازاری سەرداپۆشراو کارێزی ئاو گەرما و خانووی نیشتەجێبوون بە پایی پتە و پاراستنی ڕێڕەوی لاکانی بۆ دوورخستنەوەی گەرما و تیشکی خۆر تاقێکی کراوە بە خشت و کاشی لە ناو دیواردا، لە جێگەی پەنجەرە و سەربانی تەختە و هەندێ جار ژێرخان و سەرداب، دروستکردنی حەوز لە بینای خانەدانەکاندا.